بسم اللە الرحمن الرحیم بە ناوی خوای میهرەبان و بەخشندەی نیعمەتی گەورە و بچووک. قل یا ایها الکافرون. تۆ ئەی محمد بە کافرەکان بڵێ، ئەی کافرینە، ڕووی دەمی ئەم ئایەتانە لە هەندێ کافری تایبەتیە کە خوا خۆی زانیویە ئەمانە کافر بوون و کافرن و هەر کافریشەبن، ئاینی خۆتان بۆ خۆتان و ئاینی خۆم بۆ خۆم. لە فروەی کوڕی نەوفەلەوە دەگێڕنەوە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ، کە چووەتە خزمەت پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ عەرزی کرد و فەرمووی، ئەی پێغەمبەری خودا شتێکم فێر بکە پێش نووستن بیخوێنم، پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی، قل یا ایها الکافرون بخوێنە، ئەوە خۆ بەری کردنە لە هاوبەشی بۆ خودا.